گەردوون لای ئەنیشتاین، لاپەڕە سەد و حەڤدە. کۆسمۆلۆجی زانستێکە کە لێکۆڵینەوە لە بونیادی شێوەکانی مادەی گەردوونی و شێوە ئەندازەیی و جووڵە و گۆڕانکارییەکانی بەدیهاتن و لەناوچوونیان دەکات. لە کاتی داڕشتنی تیۆریا ڕێژەیەکەیدا ئەنیشتاین کەوتە ژێر کاریگەری ئەو بیرەهەڵەی کە دەڵێت گەردوون وەستاوە و ناکشێت. بۆیە لە یەکێک لە هاوکێشەکانی نەگۆڕێکی زیاد کرد تا بگونجێت لەگەڵ ئەو بیرەدا و ئەو نەگۆڕی ناونا نەگۆڕی گەردوونی. بەڵام کاتێک هەردوو زانا ئەدوین هابڵ و ملتۆن هیومسن لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و یەک دا سەلماندیان کە گەردوون لە کشاندایە، ئاینشتاین دەربارەی نەگۆڕی گەردوونی وتی گەورەترین هەڵە بوو لە ژیانمدا. نموونەی گەردوون لای ئاینشتاین ئەوە بوو کە گەردوون وەستاوە و شێوەیەکی گۆیی هەیە. کاریگەری کێشکردنیش لەسەر ئەو نمونەیە تاودانی دروست دەکرد کە ئەوەش بەدڵی ئاینشتاین نەبوو. لەو کاتانەدا ئەوە نەدەزانرا کە گەردوون لە کێشاندایە. بۆیە ئەو لە هاوکێشە ڕێژەیەک گشتیەکەیدا نەگۆڕی گەردوونی دانا بۆ ئەوەی هاوتایی کێشکردن بکات. بۆیە ناوی دژی کێشکردن لەو نەگۆڕە نرا، کە هەمان کاریگەری چڕیی وزەی بۆشایی دەبێت. ئەو چەمکەش بووە شتێکی ئاسایی لە نموونەکانی فیزیای تەنۆلکە وزە بەرزەکان. بەپێی سیناریۆی تەقینەوە مەزنەکەش، لە سەرەتای دروستبوونی گەردووندا چڕییەکی وزەی بۆشایی گەورە هەبووە کە هاوڕێ بووە لەگەڵ پەستانێکی سالبدا، بەڵام لە ڕێژەی گشتیدا ئەو پەستانە کێشی هەیە. ئەوەش وای لە ئەنیشتاین کرد کە نەگۆڕی گەردوونی هەڵبژێرێت تا گەردوونێکی وەستاو، ستاتیکی، دەستکەوێت کە هەندێک مادەی تێدابێت، هەرچەندە تیۆری ڕێژەی بۆ ناسراوەکە قوڵاییەکی باشی بڕیوە، بەڵام هێشتا وەڵامی زۆر پرسیاری لا نییە. وەک ئەوەی، ئایا بۆشایی تەواو بۆشاییە و هیچی تێدا نییە؟ نموونەکانی گەورەبوونی گەردوون لە لێکۆڵینەوەی پیدابوونی گەردووندا پێشبینی ئەوە دەکەن کە لە ڕابردوویەکی زۆر دووردا کار بەو جۆرە نەبووە و لەوەش ناچێت کە لەم کاتەی ئێستادا بارەکە گۆڕابێت. ئەنیشتەین کەنەگۆری گەردوونی دانا وەک هەڵدانێکی بوو بۆ گوزارشتکردن لە ئەگەری ئەوەی کە گەردوونی بەتاڵ یان بۆشایی گەردوونی وزەیەکی تێدا بێت هاوڕێ لەگەڵ کێشکردندا. دۆزینەوە نوێیەکانیش ئاماژە بەوە دەکەن گە گەردوون بە خێرایی دەکشێت و بەڵگەی ئەوەی پێیە کە لە گەردووندا ئەوە هەیە کە پێی دەوترێت وزەی ڕەش کە ئەوەش ئەگەری ڕاستێتی دانانەکەی ئەنیشتانی تێدایە بۆ نەگۆڕی گەردوونی چونکە بەو پێیە ئەو وزەی بۆشایی گەردوونی پاڵ بە گەردوونەوە دەنێت و پارچەکانی لەیەکتر دوور دەخاتەوە، واتە دەکشێت، بەڵام بەپێی تیۆرییە نوێیەکان وزەی ڕەش کەم دەکات بە تێپەڕبوونی کات نەک بە نەگۆڕی بمێنێتەوە وەک ئەوەی ئاینیشتاین بۆی چووە، لێرەدا دەردەکەوێت کە ئەو وزە ڕەشە بە یەکێک لە دۆزراوە زۆر ورووژێنەرەکان دادەنرێت لە فیزیای نوێدا و لەبەر ئەوەی ئەو کۆنترۆڵی کشانی گەردوون دەکات بۆیە ناتوانرێت پێشبینی لە دواڕۆژی گەردوون بکرێت تا لە سروشتی فیزیایی ئەو وزەیە نەگەین. زانای گەردوونی ئەمریکی برادلی شیڤەر لە زانکۆی لویزانای ئەمریکی بۆمبایەکی وای تەقاندۆتەوە دەربارەی ئەو مشتومڕەی کە دەکرێت لەسەر ئەوەی پێی دەڵێن وزەی ڕەش کە ئەو هێزە نادیارە بێت کە بەڕای زاناکان هۆکاری کشانی گەردوونە بە تێکڕاییەکی خێرایی هەمیشەیی. شیڤەر توێژینەوەیەکی پێشکەش کردووە کە تیایدا باس لەوە دەکات کە ئەو هێزەی وزەی ڕەش دەریدەکات لە کاتێکەوە بۆ کاتێکی دی دەگۆڕێت، ئەو توێژینەوەیە بڕی زیاتر لە گومان دەخاتە سەر بیرۆکەی ئالبێرت ئەنیشتاین دەربارەی جێگیری گەردوونی، پاش ئەوەی کە بە هەوڵی زاناکان پێش چەند ساڵێک لەمەوبەر ئەو بیرۆکەیە لە لەبیرچوونەوەی زانستی پارێزرا. شیڤەر لە دیدارێکی تایبەت کە لەگەڵیا ساز درابوو پاش کۆبوونەوەی هەفتانەی کۆمەڵەی گەردوونی ئەمریکی کە تیایدا توێژینەوەکەی پێشکەش کردبوو وتی، من ئەم توێژینەوەیەم وەک بەڵگەیەک پێشکەش ناکەم، بەڵکو وەک ئاماژەیەک دژی ئەوەی کە بە جێگیری گەردوونی ناسراوە و وەک ئامانجێکی سەرەتایش بۆ دەرخستنی چۆنیەتی گۆڕانی وزەی ڕەش بە گۆڕانی کات و ئێمە پێویستمان بە کەسانی زیاتر هەیە بۆ تاقیکردنەوەی ئەنجامەکان و بەدەستهێنانی زانیاری زیاتر لەو ڕووانەوە. بنەمای دۆزینەوە و زانیارییەکانی شیڤەر شیکردنەوەی ئەو تەقینەوە گەردوونییە زۆر پرشنگدارانەیە کە بە تەقینەوەکانی تیشکی گاما دەناسرێت کە لە دووری دوازدە پۆینت هەشت بلیۆن ساڵی ڕووناکییەوە دۆزراونەتەوە. شیڤەر ئەوەی دۆزییەوە کە تەقینەوە زۆر زۆر دوورەکان زیاتر پرشنگدارن لەوەی کە پێویست بوو وا نەبن ئەگەر گەردوون بە تێکڕاییەکی نەگۆڕ لە کشان و گەورەبووندا بێت بە تێپەڕبوونی کات و ئەو وتی گەردوون لە کشاندایە بەڵام بە تێکڕاییەکی گۆڕاو کە پێ بە پێ کەم دەکات، واتە ئەو کشان و گەورەبوونە بەرەو کەمبوون دەچێت بە تێپەڕبوونی کات. هەروەها بەپێی توێژینەوەکەی سیڤەر لە هەندێک کاتدا ئەو هێزەی کە وزەی ڕەش دروستی دەکات دەبێتە سفر و هیچ فشارێک لەسەر گەردوون دروست ناکات کە هیچ ڕاڤە و لێکدانەوەیەکیش نییە بۆ ئەو دیاردەیە. دۆزینەوەکانی شیڤەر دادەنرێت بە یەکەمین دۆزینەوە کە تێیدا تەقینەوەکانی تیشکی گاما بەکاردەهێنرێت بۆ توێژینەوە و لێکۆڵینەوە لە وزەی ڕەش. ئەو دۆزینەوانەش ئەنجامی وایان داوە کە دژایەتی ئەو هەموو بەڵگە کەڵەکە بووانە دەکەن کە لە میانی بەدواداچوونێکی جۆرێکی دی لە تەقینەوەکان کۆکراونەتەوە کە بە تەقینەوەی سەروو نۆڤا دەناسرێت یان سوپەرنۆڤاکان کە بەپێی ئەو ئەنجام و بەڵگانە گەردوون بەو پێیە دەکشێت کە ئەینشتاین باسی کردووە واتە گەردوون دەکشێت بە تێکڕاییەکی نەگۆڕ زانای گەردوونی ڕیشارد ئەلیس لە پەیمانگەی تەکنەلۆژی کالیفۆرنیا کە ئەویش یەکێکە لە زاناکانی سوپەرنۆڤا دەڵێت، بیرۆکەی بەکارهێنانی تەقینەوەی تیشکی گاما وەک نیشانەیەک بۆ دووری دادەنرێت بە کارێکی زۆر سەیر، بەڵام لێرەدا گرفت ئەوەیە کە هۆکارێکی وا نییە بۆ ئاشکراکردنی ئەو شێوازە هونەرییە و من ناڵێم ئەو بیرۆکەیە باش نییە. بەڵام من ناتوانم بڕوا بکەم کە ئەو بیرۆکەیە بە هەمان وردی سوپەرنۆڤاکان وردە. چەمکی وزەی ڕەش کە لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ دا دەرکەوت وەک هۆیەک بۆ ڕاڤەکردنی ئەو ڕاستییەی کە دەڵێت کشانی گەردوون کەم دەکات هەر لە تەقینەوە مەزنەکەوە واتە پێش سیانزە پۆینت حەوت بلیۆن ساڵ کە پێشتر وا دەزانرا کە ئەو کشان و گەورەبوونە بە تێکڕاییەکی نەگۆڕ لە زیادبووندایە ئەوەش بیرۆکەی جێگیری گەردوونی زیندوو کردەوە کە خاوەنەکەی ئەینشتاین بوو پێش هەشتا ساڵ لەمەوبەر پێشکەشی کردبوو وەک ڕاڤەیەک بۆ هاوسەنگی گەردوونی هەرچەندە هێزی کێشکردنیش کاری تێدەکرد پاش چەند ساڵێک زانای گەردوونی ئەدوین هابڵ ئەوەی دۆزیەوە کە گەردوون لە باری جێگیری و وەستاویدا نییە و ئەوەش نییە کە پێی دەڵێن جێگیری گەردوونی بۆیە ئەینشتاین لەو بوارەدا کەوتە هەڵەیەکی گەورەوە. بەڵام لە نەوەدەکانی سەدەی ڕابردوودا زانا گەردوونییەکان ڕێگەیەکی وایان دۆزیەوە کە بتوانن سوپەرنۆڤاکان وەک مۆمی پێوانەکردنی گەردوون کە بتوانرێت ڕووناکییەکان شی بکرێتەوە بەکاریان بێنن بۆ بەدواداچوونی مێژووی کشانی گەردوونی کە دەگەڕێتەوە بۆ زیاد لە دە بلیۆن ساڵ. بەهۆی ئەوەشەوە دەرکەوت کە کشانی گەردوونی خێرابوون و هێواشبوونەوەی بەخۆوە نەدیوە وەک پێشتر وادانرابوو، هەر دەبێت هێزێکی دوورکەوتنەوە هەبێت کە بەسەر هێزی کێشکردن زاڵ بێت کە دەیەوێت گەردوون بچێتەوە یەک، زاناکانیش ئەو هێزەیان ناوناوە وزەی ڕەش. مرۆڤ کە بیر لە گەورەی و فراوانی و پان و پۆڕی ئەم گەردوونە دەکاتەوە سەری سوڕ دەمێنێت. خۆرەکەی خۆمان ئەستێرەیەکە لە نێو مەجەڕەی ڕێگای شیری کە زیاد لە سەد ملیار ئەستێرەی لە خۆ گرتووە و ژمارەی مەجەڕەکانیش ئەوانەی کە زانراون بە ملیۆنەها و ملیارەهاش دەبێت. ئیتر دەبێت ژمارەی ئەستێرەکان بگاتە چەند؟ لە ڕاستیدا باسکردن لە شێوەی گەردوون و سنوورەکانی و پێکهاتەکانی زیاتر لەوە نزیکە بابەتێکی فەلسەفی بێت نەک زانستی، ئەوەش لەبەر بوونی کۆمەڵێک بیردۆز و تیۆر و بۆچوونی نەسەلمێنراو بە ڕێگەیەکی تاقیگەیی، مەگەر ئەوانەیان نەبێت کەمێکیان، کە لەگەڵ ئەنجامی تاقیگەیی و بینینە گەردوونیەکاندا دەگونجێت، زۆر نمونە هەن کە لەلایەن زاناکانەوە دانراون بۆ گەردوون، بە هەموویان دەیانەوێت وەڵامی ئەم پرسیارانە بدەنەوە، ئاخۆ گەردوون بێکۆتاییە یان کۆتاییدارە؟ ئایا گەردوون سنووردارە یان بێسنوورە؟ بە کورتی زاناکان دەیانەوێت سنووری جوگرافی گەردوون دیاری بکەن، کە هەرگیز ناتوانن بەوە بگەن، چونکە هەرچەندە ڕووی تەلسکۆبەکانیان وەرگێڕن بە هەر چوارلادە، هەر مەجەڕە و ئەستێرەیە بە ملیۆنەها و بلیۆنەها، هەرچەندە سفری زۆر دابنێن لە بەردەم ژمارەکاندا بۆ دیاریکردنی ماوو مەودای ئەو تەنە ئاسمانیانە بە ساڵی ڕووناکی، ئەوا هەر لە سنوورێکی دیاریکراودا دەوەستن و دەڵێن، ئێمە نازانین لە پشتەوەی ئەوەوە چی هەیە؟ ئەگەر چاوێکی خێرا بەسەر نموونەکانی زاناکان کە بۆ گەردوونیان داناوە بگێڕین، ئەوا دەبینین کە نموونەکان کراون بە دوو بەشەوە، هەندێک لە زاناکان وا دادەنێن کە گەردوون جێگیرە و ناکشێت، هەندێکی دیکەیان وا دادەنێن کە گەردوون بەردەوامە لە کشان. ئەو نموونانەی کە زاناکان بۆ گەردوونیان دانابوو هەر نموونە و بەپێی بۆچوون و بیری زانستیی خاوەنەکەی و ئەو ئاست و دەستکەوتە تەکنەلۆژیەی سەردەمەکەی داڕێژراوە. ئەوەی زیاتر لێرەدا مەبەستمانە نموونەکەی ئەینشتاین بۆ گەردوونە. ئەینشتاین دادەنرێت بە پێشڕەوی فیزیای نوێ، بەڵام با لە پێشدا بزانین نموونەکەی نیوتن دەربارەی گەردوون چۆن بوو، کە نیوتن دادەنرێت بە پێشڕەوی فیزیای کلاسیکی. گەردوون لای نیوتن. نیوتن وای داناوە کە گەردوون چوونیەکە، واتە، متسق، واتە هەموو پارچەکانی وەک یەکن و لێکتر جیاواز نین، لە خاڵێکەوە بۆ خاڵێکی دی جیاوازی نییە، چەقیشی نییە، کە ئەوەش ئایزۆترۆپە و گەردوون بە لای نیوتنەوە شێوگێکی نەگۆڕ و جێگیری هەیە، واتە بە تێپەڕبوونی کات ناگۆڕێت و ناکۆتا و بێسنوورە. لە میانەی چەمکی کلاسیکی نیوتن دەربارەی فەزا، گەردوون پێکدێت لە ژمارەیەکی هێجگار زۆر لە مەجەڕا کە لە ناوەندێکدا، کە لە ناوەندێکدا مەلە دەکەن بە ناوی ئەسیرەوە کە گوایە ئەو ئەسیرە هەموو فەزای گەردوونی پڕ کردۆتەوە ئیتر پاش ئەو ئەسیرە بۆشای و بەتاڵیە و هیچ شتێکی تێدا نییە بەپێی ئەو وەسفەی نیوتن دەتوانین بڵێین کە گەردوون بریتیە لە دوورگەیەک کە بێکۆتای و بێسنوورە و دەکەوێتە نێو دەریای فەزایی بێسنوورەوە واتە گەردوون لای نیوتن ناکۆتا و بێسنوورە ئەو تیۆریەی نیوتن دەربارەی گەردوون بووە جێگای ڕەخنەی زۆر توندی زاناکان چونکە لە لایەکەوە ئەو باس لە ئەسیر دەکات کە هیچ مانایەکی زانستی نییە، ئەسیر چییە؟ لە چی پێکدێت؟ ئەوانە هەموو بێ وەڵامن. هەروەها بە پێی تیۆرییەکەی نیوتن دەربارەی گەردوون، گەرمی و ڕووناکی کە لە ئەستێرەکانەوە دەردەچن و بەرەو فەزای بێسنوور دەڕۆن و هەرگیز ناگەڕێنەوە، کە ئەوەش لە لایەکەوە دژی یاسای پاراستنی وزە دەبێت و بە پێی ئەو چەمکەی نیوتن، وزەی گەردوون بەردەوام بەرەو کەمبوون و لەناوچوون دەڕوات و بەو پێیەش گەردوون بەرەو نەمان دەڕوات. لە لایەکی دیکەوە نیوتن هەروا ئێمە بەواقوڕماوی و سەرسوڕماوی بەجێ دەهێڵێت و هیچمان بۆ ڕوو ناکاتەوە دەربارەی ئەو فەزا بێ سنوورەی کە دەکەوێتە پشتەوەی مەجەڕەکان واتە پشتەوەی گەردوون و بە هیچ جۆرێک وەڵامی ئەو پرسیارانەمان ناداتەوە دەربارەی ئەو فەزا بێ سنوورە کە چییە و چی تێدایە و کوێ دەگرێتەوە؟ جگە لەوانەش لە هەمووی گرنگتر تیۆریەکەی نیوتن دەربارەی گەردوون هیچ باس لەبارە جۆڵەی گەردوون ناکات و باس لەوە ناکات کە گەردوون لەوەتەی بەدی هاتووە تا ئێستاش بەردەوام لە کشان و فراوانبووندایە. مەبەستی گەردوونزانیش کۆسمۆلۆجی وەڵامی زۆر لەو پرسیارانەیە، وەک شێوەی ئێستای گەردوون چۆنە و پێشتر چۆن بووە، پەیوەندی گەردوون بە زەوییەوە، ئاخۆ گەردوون وەستاوە یان لە جووڵەدایە؟ ئاخۆ لە کشاندایە یان نا؟ چەندین پرسیاری دیکە کە ئێستا وەڵامی بەشێکی زۆر کەمی دراوەتەوە. بەڵام نیوتن لە تیۆریەکەیدا هیچ باسێکی ئەو پرسیارانەی نەکردووە و بۆیە ئەو تیۆریە کەم و کورتی زۆری پێوە دیارە و پێویستیەکی بەدەستکاری و پێداچوونەوە و باشترکردن هەیە باشترین چارەسەریش بۆ ئەوە گەڕانەوەی بۆ فیزیای نوێ ئاینشتاین دەری خست کە گردوونەکەی نیوتن زۆر دوورە لە ڕاستیەوە و ستەمە کە گردوون بەو جۆرە بێت کە ئەو باسی دەکات چونکە ئەگەر فەزا بێکۆتایی بێت ئەوە مانای وایە کە تێکڕای چڕی مادەی گردوون دەبێتە سفر ئەو ئەنجامەش بەلای ئەنیشتانەوە ستەمە بۆیە ئەمیش نمونەیەک دەربارەی گردون پێشکەش دەکات کە لەسەر بنچینەی چەمکەکانی تیۆری ڕێژەیی دایڕشتووە فەزا لای ئەنیشتاین کووڕبووەیە بە هەر چوار دەوری بارستاییە گەورەکاندا مادەش بە شێوەیەکی یەکسان لە گەردوندا دابەش بووە ئا لەو بارەشدا گەردون شێوەی پێکهاتەی کووڕبووەوەی دەبێت ئاینشتاینیش ئەو شێوە کۆڕبوونەوەی مادەی گەردوونی کە بە شێوەیەکی یەکسان دابەش بووە لە سێ دووریدا دەبینێتەوە کە ڕەهەندی کاتی تێدا نییە بەو جۆرەش نموونەکەی ئاینشتاین بۆ گەردوون بریتی دەبێت لە گۆیەک لە فەزا کە مەجەڕەکان تێیدا مەلە دەکەن و بە ئاراستەیەکی دیاریکراو بە دووری چوارەم کاتدا دەڕۆن. خۆ ئەگەر بە ئاراستەیەکی دیاریکراو ڕۆیشتن بەناو ئەو گۆیەدا ئەوا هەر دەگەینە ئەو شوێنەی کە لێوەی دەرچووین. ئەوە وەک ئەوەیە کە کەسێک لەسەر گۆی زەوی و لە خاڵێکی دیاریکراوە دەست بکات بە جوڵە و هەر بڕوات و وابزانێت لەسەر هێڵێکی ڕاست دەڕوات، بەڵام کاتێک بە خۆی دەزانێت کە بە ئاڕاستەیەکی پێچەوانەی جوڵەکەی یەکەم جاری دەڕوات، ئەوەش پاش ئەوەی کە نیوەی چێوەی گۆی زەوی دەبڕێت و ئەویش وادەزانێت کە هەر لەسەر هێڵێکی ڕاست دەجوڵێت و کاتێک بە خۆی دەزانێت کە گەیشتۆتە هەمان ئەو خاڵەی کە جوڵەکەی لێوەی دەست پێکردووە. ئەوەی پێشوو نەک بەسەر ئێمەدا جێبەجێ دەبێت لە فەزادا، بەڵکو بەسەر ڕووناکیشدا جێبەجێ دەبێت. کۆربوونەوەی فەزا بە دەوری بارستاییەکاندا کارێکی وای کردووە کە ڕووناکیش بە شێوەیەکی کۆربۆوی بڕوات لە نێو ئەو فەزا گەورەدا و واش دەربکەوێت کە بە هێڵی ڕاست بڵاو دەبێتەوە. بەو جۆرە بە پێی نموونەکەی ئاینشتاین بۆ گەردوون، دەبێت گەردوون داخراو بێت بەسەر خۆیدا، بەڵام بێ سنوورە، چونکە هەرچەندە تێیدا بڕۆین، بەربەستێک نایەتە بەردەممان و بمانوەستێنێت و کۆتاییدارە، چونکە بە هەر لایەکیدا بڕۆین و بەردەوام بین لە ڕۆیشتنەکەماندا، ئەوا هەر دەگەینە ئەو خاڵەی کە لێوەی دەرچووین. هەروەها ئاینشتاین ئەوەشی دەرخست کە دەبێت پەیوەندی هەبێت لە نێوان نیوەتیرەی گەردوون و ڕەگی دووجای چڕی مادەی گەردوونی. بە مەزەندەی ئاینشتاین بۆ نیوەتیرەی گەردوون، دوو زەربی دە توان بیست و سێ میلە، خۆ ئەگەر کووڕبوونەوەی گەردوون بەو جۆرە بێت کە ئاینشتاین باسی کردووە، ئەوا لە دواڕۆژدا ئەگەر توانرا تەلسکۆپێکی گەورەی وەها دروست بکرێت کە سەیری قووڵایی گەردوونی پێ بکەین، ئەوا لە قووڵایە قووڵاییەکانی گەردووندا خۆمان دەبینینەوە و ئەو کاتەش زۆر سەرسووڕماو دەبین کە چۆن دوورین لە خۆمانەوە. بەڵام دەبێت ئەوەمان لەبیر نەچێت و چاوپۆشی لەو کاتە بکەین کە ڕووناکی دەرچوو لە دەموچاومانەوە دەیخایەنێت تا سوڕێک بە دەوری گەردووندا تەواو دەکات کە بێگومان چەند بلیۆن ساڵێک دەخایەنێت. بارحاڵ ئاینشتاین توانی لە ڕێگای هاوکێشە و یاسای ئاڵۆزەوە ڕاڤەی شێوەی گەردوون بکات و بە پشتبەستن بە چەمکی ڕێژەیی نموونەکەی خۆی دەربارەی گەردوون پێشکەش بکات کە بە پێی ئەو نموونەی ئاینشتاین گەردوون کۆتاییدار و بێسنوورە داخراو بەسەر خۆیدا قەبارەی جێگیرە و کوڕبۆۆیە بەسەر سێ دووریدا بەڵام دووری کات بە شێوەیەکی ڕێک دەبێت و کوڕبۆۆ نابێت هابڵ بەڕێوبەری ڕوانگەی شاخی وەلسۆن لە کالیفۆرنیا توانی تا ڕادێک دەری بخات کە گەردوون کوڕبۆۆیە کوڕبوونەوەکەشی بەرەو دەرەوەیە واتە کوڕبۆی ئیجابیە بەلام لە ساڵی 1929 زانا هابڵ دۆزینەوەکی دیکەی زۆر گرنگی بەدەستهێنا کە هەموو نمونەکانی گەردوونی هەڵوەشاندەوە هەتا ئەوەی نیوتن و بەشێکی زۆری ئاینشتاینیش، دۆزینەوەکەشی ئەوە بوو کە قەبارەی گەردوون جێگیر نییە و گەردوون لە کشان و گەورەبوونێکی خێرادایە، لە کاتێکدا سەرگەرمی تۆمارکردنی شەبەنگی ڕووناکی هاتوو بوو لە مەجەڕەکانەوە، هابڵ تێبینی ئەوەی کرد کە ڕەنگی شەبەنگەکان بەلای سووردا لا دەدات و تا مەجەڕەکەش دوورتر بێت لادانی شەبەنگەکەی بەرەو سوور زیاتر دەبێت، کە ئەوەش بەپێی دیاردەی دۆبلەر بەڵگەی دوورکەوتنەوە و فراوانبوونی مادەی نێوان مەجەڕەکانە، واتە کشانی گەردوون. زاناکان ژمارەی سەیریان بەدەست هێنا دەربارەی ئەو دوورکردنەوەی مەجەڕەکان لە یەکتری، بۆ نموونە زۆرترین دوورکەوتنەوەی مەجەڕەکان لە یەکتری کە ڕوانگەی شاخی وۆسۆن تۆماری کردبێت بیست و پێنج هەزار میل بۆ چرکەیە، واتە ئەو مەجەڕانە لە یەکتر دوور دەکەونەوە بە خێراییەک کە دەگاتە سفر و لە سەدا چواردە خێرایی ڕووناکی، بەڵام تەلسکۆبەکەی ڕوانگەی سەر شاخی بالۆمار بینی کە مەجەڕەکان لە یەکتری دوور دەکەونەوە بە خێرایی چل هەزار میل بۆ چرکە، واتە زیاتر لە دایە دووی خێرایی ڕووناکی، ئیتر بەو پێیە خوێنەری بەڕێز ئەم گەردوونەی ئێمە تێیدا دەژین هەر وەک میزەڵدانێکە و ڕووەکەی پرە لە خاڵ و هەر چەندە فوو بکەین بە میزەڵدانەکەدا ئەوا ماوەی نێوان خاڵەکان بە خێرایەکی دیاریکراو زیاد دەکات و تا خاڵەکان لە یەکتر زیاتر دوور بن ئەوا خێرای دوورکەوتنیان زیاتر دەبێت گەردوونیش وەک ئەو میزەڵدانەیە و مەجەڕەکانیش خاڵەکانی زەرد میزەڵدانەکانن بەڵام سپاس بۆ خۆی گەورە کە گەردوون میزەڵدان نییە ئەگینا هەر زوو دەتەقی و هیچی لێ نەدەما لەوانی پێشووەوە دەردەکەوێت کە شێوەی گەردوون و قەبارەکەی و سنوور و لاکانی بابەتێکی زۆر لەوە گەورەتر و ئاڵۆزترن کە زانستی نوێ بتوانێت پەی بە نهێنییەکانی بەرێت. هەموو ئەو نموونە و تیۆرییانەش کە زاناکان پێشکەشی دەکەن تەنها تاقە هەنگاوی یەکەمی ملیۆنەها هەنگاون کە زاناکان هەوڵدەدەن بگەنە کۆتایی، کە لەوەش ناچێت هەرگیز پێی بگەن. کاتێک ئاینشتاین باس لە جێگیری قەبارەی گەردوون دەکات، زۆری پێناچێت هابڵ ئەوەی سەلماند کە گەردوون لە کشانی بەردەوام و خێرادایە. بەڵام بەرەو کوێ و تا کەی؟ ئەوەش نەزانراوە. هەروەها کاتێک ئاینشتاین باس لە کووڕەوەیی گەردوون دەکات، هابڵ دەیسەلمێنێت کە گەردوون کووڕەوەیی ئیجابییە و هاوڕێ لەگەڵ کۆمەڵێک پرسیاری زۆر بێ وەڵام دەربارەی ئەو سەلماندنانەش. بەهەرحاڵ پرسیارەکان دەربارەی شێوەی گەردوون و قەبارەکەی و سنوورەکەی و کۆتاییەکانی، هێجگار و زۆر و بێ وەڵامن. هەرواش دەمێنێتەوە تا ماوەیەکی زۆر دووری داهاتوو، لەوانەشە وەڵامەکانیان هەر نەزانراو بن تا ناکۆتایی.